کەم ناو ڕەچاو دەکرێ ئەوەندەی بیرکارزانی یۆنانی ئەقلیدس کە ناوبانگی هەبێ لەم لیستەدا. لەگەڵ ئەوەیشدا کە گەلێک لەو مەردانە ناودارتر و ناسراوتر بوون لە سەردەمی ژیانیاندا وەک ناپلیۆن، ئەسکەندەری گەورە و مارتن لۆثەر. بەڵام پاش چەند دەماودەمێک ئەم لەو جۆرە پیاوانە بەناوبانگتر بووە. چەندێک بەناوبانگ و گرینگ بووە کەچی ئەوەندە ژینباری نازانرێت. ئەوەیش کە دەزانرێ ئەوەیە کە لە ئەسکەندەرییە و میسردا نزیکەی سێ سەد پێش زایینی وەک ئوستادێک بە چالاکیی زانستەوە خەریک بووە. مێژووی لەدایکبوونی و مردنیشی باوەڕپێکراو نییە. تەنانەت ئەو زادگایەیشی نازانرێت کە سەر بە چ کیشوەرێک یان چ شارێک بووە. هەرچەندە زۆر بابەت و ڕشتەی نووسیوە و هەندێکیشیان ماون، بەڵام ئەوەی کە زۆر ناوبانگی پێ دەرکردبێ پەڕاوەکەیەتی دەربارەی زانستی ئەندازە بە ناوی، بنچینەکان. جا بلیمەتی و بڵندی ئەقلیدس لە مێژوودا وە نەبێت تەنها لە گرنگی ئەو پەڕاوە بێت، چونکە زۆربەی ئەو بیردۆزە ئەندازەییانە بەر لە ئەقلیدسیش بە فرە بەڵگە و سەلماندنەوە دەزانرا، بەڵکو بلیمەتی و زرنگی لە ڕێکخستنی بابەت و داڕشتنی نەخشەیەکی ڕەساییە لە پەڕاوەکەیدا، کە ئەمەیش بە پلەی یەکەم کۆمەڵێکی هەڵبژاردە دەگرێتەوە لە گریمانەکان و بەدییەکان، کە دان بە ڕاستییان دانراوە. ئینجا شیرازەی ئەو بیردۆزانەی وا ژیرانە بەستبووەوە بە جۆرێک کە هەر یەک پاش کاری ئەوی تر بێ، جاروباریش لە کاتی پێویستدا چەند گریمانێکی ونبووی بە بەڵگەوە پێشکەش دەکرد. ئەوەی شایەنی سەرنج و تێڕوانینە ڕشتەی بنچینەکان لە خۆیدا بریتییە لە تەختەئەندازە. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. تەختە ئەندازە واتە، الهندسە مستویە، کۆتایی پەراوێز، تەنە ئەندازە، لەسەر ئەم وشەیەش پەراوێزێک هەیە، تەنە ئەندازە واتە، الهندسە مجسمە، کۆتایی پەراوێز، بەشێکی زۆریش لە جەبر و بیردۆزەی ژمێرە. ئەم پەڕاوەی کە نزیکەی پتر لە دوو هەزار ساڵێک بەکاردەهێنرا بە سەرکەوتووترین پەڕاوی خوێندنگا دەژمێردرێ. بە زمانی یۆنانی نووسراوەتەوە و بۆ چەند زمانێکی بێگانەیش وەرگێڕراوە. یەکەم چاپی نزیکەی ساڵی هەزار و چوار سەد و هەشتا و دوو زایینی وەدەرکەوت، واتە دوای سی ساڵ بەسەر داهێنانی چاپەمەنیدا. هەر لەو دەمەوە پتر لە هەزار جار لە سەری چاپکراوەتەوە. پەڕاوی بنچینەکان کارایەکی سەرەکی بوو بۆ سەر ڕاهێنانی ئاوەزی مرۆڤ لە سەر بناغەی زاربڕەیەکی ڕاستەقینەدا بە جۆرێکی وەها کە دەتوانین بڵێین بە کاریگەرتر بووە لە هەر وتارێک گەر بیگرین لە وتارەکانی ئەرستۆ دەربارەی زارشتی و نمونەی زیندوو لە دەرەنجام پێکهاتندا زۆر لە بیرمەندانیش حەزیان بە پەیڕەوی ئەم پەڕاوە کردووە هەر لەو کاتەوە کە دەرکەوتووە بگرە تا ئێستایش بایەتە باوەڕمان بەوە هەبێت کە دەرکەوتنی پەڕاوەکەی ئەقلیدس هۆیەکی سەرەکی هەبووە لە دەرکەوتنی زانستی نوێدا. زانستی زیاتر بریتییە لە گەڵاڵەکردنی کۆمەڵێک لە تێبینی ورد و ڕای پتەو و بنەڕەتە گشتییەکان، جا ئەو دەستکەوتە مەزنانەی زانستی نوێ کە دێت، لە لایەکەوە لە گەڵاڵە و گردکردنەوەی تاقیکردنەوەکان و ئەزموون کردەییەکانەوە، لە لایەکی تریشەوە لە شیکارییەکی ورد و دەرەنجامێکی پتەو و زارشتییەوە، لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. زارشتی، واتە علم المنطق، کۆتایی پەراوێز ئێمە بە تەواوی نازانین بۆچی زانستەکان لە ئەوروپاوە دەرکەوت و بژایەوە بەر لە وڵاتی چین. دەبێت ئەمە بە ڕێکەوت نەبووبێت، بەڵکو دەبێت سەردەمی ئەو مەردانە زۆر گرنگ بووبێ کە دۆخێکی باڵایان تیادا دەگێڕا وەک نیوتن، گالیلۆ، کۆپەرنیکۆس. ئەو هۆیانەیش کە پاڵهێز و پاڵپشتی ئەم مەردانە بوون زەمینەیەکی زانستی بە پیت بوو لە ئاوەز و هۆشی یۆنانەکاندا سەڕەڕای ئەو فەرهەنگە بیرکارییانەی کە یۆنان وەک کەلەپوورێک بۆ ژیاری مەردوم بەجێی هێشتبوو. شایەنی یادیشە کە چین لە تەکنیککاریدا بۆ چەند سەدەیەک لە ئەوروپا پێشکەوتووتر بووە. بەڵام توانای پێکخستنی بیردۆزەی نەبووە لە زانینی بیرکارییەکاندا وەک ئەوروپا. بەوەیشدا دەردەکەوێ کە زانایەکی وەک ئەقلیدسیان تیادا هەڵنەکەوتووە. هەروەها چینییەکان فرەزان بوون لە ئەندازەکارییدا. بەڵام هەر نەگەیشتبوونە ڕادەی داڕشتنی ئەندازە بە شێوەیەکی دەرەنجامی. سەبارەت بە ئەوروپاییەکان بیرکردنەوەیان وابوو کە دەتوانرێ زۆری بنەڕەتە فیزیکەکان هەموو بابەتێکی لێوە دەرەنجام بکرێ. بوونی زانایەکی وەک ئەقلیدس شتێکی ئاشنا بوو لە بیری ئەوروپاییەکاندا. تەنانەت ئەو ئەندازەی ئەقلیدسیان بە ڕژێمێکی پەتییان دادەنا، ئەو بیردۆزە و گریمانانەی بە ڕاستییەکی ڕەسا و هەمواریان دادەنا سەبارەت بە جیهانی دەوروبەریان. ئەقلیدس کارێکی زۆر مەزنی کردبووە سەر نیوتن.